لە بابەتی وتاری پێشوومان چەند وانەیەک لە کۆچی پێغەمبەری خوا و یارانی باسی کۆچی ماڵی سەر سەلەمەمان کرد ئەبوو سەلەمە و ئومو سەلەمە و سەلەمەی کوڕیان ئەو کۆچەی کە پێغەمەری خوا کردی وەک وتمان ڕاکردن و فیرار نەبوو بەڵکو گەڕان بوو بە دوای زەویەکە کەوا ئیقامەی حکمی خوای تیا بکە و ئازادی تیا مسۆگەر بکا بۆ ئینسانەکان بۆ بەندەکانی خوا لەبەر ئەوە پێش ئەوەی هەنگاو هەڵگرێ و هیجرەت بکا بەرنامە ڕێژی دروست و حەساوی کردبوو بۆ سەفەرەکەی خۆی و یارانی یەکێک لە دەرسە گرنگەکانی ئەم کۆچی پێغەمەری خوایە سەل الله عليه وسلم ئەوەیە کە القائد الماهر هو الذي لا يورط أمته بل يحافظ عليها پێشەوای سەرکەوتو لێزان ئەوە نییە گەلەکەی بدا بە داری گۆڵە بیخاتە ناو چاڵ توشی کێشە و گرفتی کا بەڵکو ئەو کەسەیە کەوا گەلەکەی ڕزگار ئەکا لە نەهامەتی لەوەی لە مصیبەت بۆیە پێغەمەری خوا صلی الله عليه وسلم جوان بیری لەوە دەکردەوە کەوا ئەم بانگەوازەی کە خوا ئەمری کردووە بە ئەو ئەبێ بیگەیەنێ و ئەبێ خۆرهەڵات و خۆرئاوا بگرێتەوە یەک شوێن نەمێنێ ئەم دینی خوایە پێ نەگا خوای گەورە ئەمری پێ کردووە بۆیە هەڵسا هانی شوێنکەوتوانی ئەدا ئەی فەرموو کێ ئەتوانێ کۆچ بکە پەنایە بدۆزێتەوە با لە ژێر زەبر و زەنگی قورەیش خۆی ڕزگارکە نابێ هەر لێرە بمێنەوە ئەمری پێ نەکردن وڵابێ بە دەوری خۆما بن چۆن ئێوە من بەجێڵن بە پێچەوانەوە پێغەمەری خوا صلی الله عليه وسلم بە نهێنی کۆچی کرد لە مەکەوە بۆ مەدینە لەبەرەوەی کەوا ئەسحاب اقتیدای پێوە بکەن ئەوانیش بە نهێنی کۆچ بکەن تا کەمترین ئازار و زەحمەتیان توش ببێ و لە دەستی ستەم و زڵمی قڕیشێ نەگبەتیەکان ڕزگاریان ببێ دووهەم لە کۆچی پێغەمبەر و یارانی بۆمان دەرئەکەوێ کەوا حب الوطن والدفاع عنه والتعلق به من صميم العقيدة خۆشویستنی نیشتمان پارێزگاریکردن لە نیشتمان لە کرۆکی عقیدە و وەڵاهی ئەگەر دەریان نەکردمایە لە یەک وڵاتی تر دانەنیشتم لە توانە بێ ئەی مەکە ئەوە دەرسە بە گەنجی ئەمڕۆی عالەمی ئیسلامی بەگشتی بە گەنجی کورد بە تایبەتی دەڵێ ئەبێ نیشتمانی خۆتی خۆش بوێ ئەبێ گەلی خۆتی خۆش گەرەک بێ قەیناکە چەواشەکاری زۆر کراوە، خیانەتی زۆر کراوە، گەندەڵی زۆر کراوە، دزی و دەخەڵی زۆر کراوە، قەی ناکا سیاسیەکان زۆر زەحمەتی ئەم گەل و نیشتمانیان دا لە پێناوی سەروەت و سامانی خۆیانا، بەڵام ئەوە نابێ ڕۆحی نیشتمان پەروەری و و هەروەها خۆشویستنی گەل و نەتەوەی خۆمان لەبیر بەرێتەوە، بمانکا بە دوژمنی ئەم خاک و ئەم نیشتمانە و خواخوامان بێ دەقەیە زووتر بەجێی بێڵین و بڕۆین. پێغەمبەر ئەوەمان فێرەکا. بۆیە خوا ئەزانێ چەند دڵی لای مەکەیە، پێی ئەڵێ ئین الذی فرض علیک القرآن لرادک الی معاد. هەندێ لە علەما ئەڵێن یعنی قیامەت. هەندێک لە موفەسیرین ئەڵێن یان یەکگەڕێتەوە بۆ مەکە دێیتەوە بۆ مەکە بێتاقەت مەبە کەواتە ئەی گەنج ئەی پیاو ئەی دایک ئەی خوشک ئەی کەسێکەوە گوێت لە منە ئێمە لە دەرسی هجرەتی پێغەمەری خوا خۆشویستنی خاک و ئاو و کەژ و کۆساری خۆمان خۆشدەوێ پێغەمەری خوا فەرمێ ئەحد ئەو شاخی ئوحودە و کێوە ئەوە سەیریەکە جبل يحبنا ونحبه شاخێکە ئێمەی خۆشەوێ ئێمە ژەومان خۆشەوێ فێرمانەکە شاخی خۆمان خۆش بوێ ئاوی خۆمان خۆش بوێ خاکی خۆمان خۆش بوێ مەملەکەتی خۆمان خۆش بوێ گەلی خۆمانمان خۆش گەلێک بێ وەکو دوژمن سەیری گەلەکەمان نەکەین جەریمایە لە وڵاتە بەڵێ زوڵمایە لە وڵاتە بەڵێ کاری نەشیاو هەیە لەم وڵاتە بەڵێ دوژمنایەتی خوا هەیە لەم وڵاتە دینی خوا هەیە لەم وڵاتە بەڵێ بە بەرنمەکرێ بەڵێ بەڵام ئایا ئەمە ئەبێ وا بکە لە من قینم بێ لە کورد و کوردستان لە هەڵەبجە و لە هەورامان و شارە زور لە هەولێر و لە سلێمانی و لە دووەک و لە گەرمیان و لە ڕاپەڕین بە پێچەوانەوە ئەمە ئەبێ کڵپەی خۆشەویستیم هەڵگیرسێنێ بۆ ئەوەی ستەم نێڵم لەم وڵاتە و بۆ ئەوەی کەوا گەلەکەم لەسەر دینەکەی دامەزراو بێ ئێستەیش و بێت و بڕوا ئەو هەموو دەهۆڵەی لێ ئەدرێ بۆ بەرنامەی شەرقی و غەربی بۆ بەناو دینی تر ئەم گەلە هەر مسلمانە و هەر مسلمانە هەرچی لێ بکەی ئەم گەلیم کوردە هەر مسلمانە لەوانەیە یەکێک زۆر پێچەوانەی قسەکەی من بێ وەڵی وانە وەڵی لە ناخی ئەم گەلا ئیسلام جێگەی خۆی کردووەتەوە ئەگینا ئەبواە گەلی کورد یەک نوێش خوێنیتیان نەبواە یەک قورآان خوێنیتیان نەبواە یەک مزگەوتی تیان نەمایە بە ناوی دینەوە عرب و تورک و فارس هیچ نەما پێمان نەکەن مزگەوتەکانیان ڕوخاندین قورانەکانیان سووتاندین دایک و خوشکەکانمانیان ئەنفال کرد تەعدایان لێکردین هەر بە ناوی دینیشەوە ئەوان ئەولای پێغەمبەرن ئەوان خەلیفەن ئەوان سوڵتانن ئەوان شعبوڵای مختارن ئێمەی گەلی کوردیش گەلێکی داماو نە لە ناو خۆمانە کەسی دڵسۆزمان هەیە نە لە دەوروبەرمانە کەس هەیە ئەوانەی دنیایش نەوتخۆرەکانی دنیا ئەوانە کەسابەتەکەن ئەوەی یەن بۆ هەرێمی کوردستان و هەولێر و سلێمانی و ماجماچێنەیەکەن لەگەڵ کار بەدەستانە ئەوان ئەزانن چی یەکەن ئەوان بە نەخشە و پرۆتۆکۆل ئیشەکەن هەفتا و نۆ جمهوری ئیسلامی ئێران دروست بووە لە پاڵمانە لە حەفتا و نۆ ئێرانەکان ئەڵێن مەرگ بەر ئەمریکا مەرگ بەر ئیسرائیل ئیتر ڕاستەکەن یا درۆمە کارمان نییە بەس هەروە ئاڵێن لە حاڵەتێکی ناڕحاتیان لەگەڵ ئەمریکا لەو ماوە زۆر گرژ بوون هەتا توانی ئەمەری ئێرانی ئیترەر بەهای نەماوە وەکو جەپسو هنی پێ هاتوە تمەنی ئێرانی دوێنێ ترامپ ئەڵێ ئەم جارە کە نەتەوە یەکگرتووەکان کۆبنەوە لەگەڵ حەسەن ڕۆحانی دانیشتم کۆبمەوە لەوانەیە کوردێکی داماو لەو شاخە لەو دی ئەو شاخەوە بڵێ بەخوا ئەمریکا زۆری هێناوە بۆ ئێران یا بۆ تورکیا یا بۆ کێ ئەی ڕوخێنێ بۆ ئێمە بابەگیانە بێ سەلیقەمان نەبێ ئێمە لە ناو خۆمانە نەبین خەڵک چۆن کوڕی خۆیەکا بە قوربانی کچی ئێمە ناڕۆم بە باسی سیاست دوور ناکەومەوە پێغەمبەر فێرمانەکە زمانی خۆمانمان خۆش گەرەک بێ نەتەوە و نیشتمانی خۆمانمان خۆش گەرەک بێ خاک و ئاوی خۆمانمان خۆش گەرەک بێ بەڵام بە دینداری بەخواناسی سەحابە سەحابەی پێغەمەری خوا یاران لە مەکەیان نوێژێکی مەکە بە سەد هەزار نوێژە یەک نوێژ لە کەعبەیە لە بەیتوڵڵا بە سەد هەزار نوێژە کەچی ئەزانی ئەڵێن چی ئەڵێن ڕەبەنا ئەخرجنا من هذه القرية الظالم أهلها خوایە لەم شاری مەکەیە دەرمان کە خەڵکەکەی زاڵمە خوایە دەرمان کە لەم شاری مەکەیە ئەخرجنا ڕزگارمان کە لەم شاری مەکەیە من هذه ئەگەر نەتوانم مومارەسەی عەقیدەی خۆمی تیا بکەم، ئەگەر نەتوانم ئەخلاق و حەیای ئوممەتەکەمی تیا پارێزم، ئەو کاتە ئەڵێم خوایە لەم لەم بەهەشتی کوردستانە دەرمکە، بمبە بۆ شوێنێ بتوانم بە حوڕی تۆی تیا بپەرستم، ناوی تۆی تیا ببەم، دینی تۆی تیا پایەدار بکەم. تا ئێستایش ئەوە دروست نەبووە. زوڵم هەیە. مەلا بانگ ئەکرێ ئەوقاف ئەوەکا ئەوەکا سیاسەت و بارەگاکان ئەوەکەن ئەوەکەن بەڵام تا ئێستا ئەلحەمدوللا دینی ئیسلام پایەدارە لە مزگەوتە لە ماڵە لە بازاڕە ئەگەر خەڵک بیاوێ ئەتوانێت دینداری خۆی بکە بەڵام بە زەحمەتەوە ئەیخۆ هەمین و ڕۆن خواردن نیە خۆ کەباب خواردن نییە تۆ بەهشت دەوێ بەهشت ئەبێ باجی بدەیت ئەبێ تەحەمول بکەی ئەبێ زەحمەت قبول بکەی ئەگینا تۆ ئەتەوێ بڕۆی بۆ بەهەشت کەس پێ و نەڵێ بلالی حەبەشیش بڕا بۆ بەهەشت سوهایبی ڕۆمی بچێ بۆ بەهەشت سلمانی فارسی بچێ بۆ بەهەشت سەلاحەدینی ئەوی بچێ بۆ بەهەشت ئەو هەموو فیداکاری ئەوان کردویانە ئێمە ئامادەنین عارەق بکەین لەبەر خوا ئامادە نین گەرمامان بێ لەبەر خوا سەرمامان بێ لەبەر خوا ئامادە نین یەک سەعات دوکانەکەمان داخەین لەبەر خوا باخەکەمان بەجێ بێڵین لەبەر خوا ئامادە نین یەکێک لە مناڵەکانمان بکەین بە خزمەتکاری دینەکەی خوا هەمووی بۆ طب و هەندەسە و دەی دەی دەی دەی ئەو ئەو ئەو ئەو دوایش بەڕێزان یەکێتر لە دەرسەکان پەلە مەکە بەشکم مەخوای خوا ڕەفیقێکی باش بۆ بنێرێ پێی ناڵێ من و تۆ بە یەکۆڕین ئەڵێ بەشکم ئەمە خوایە خوا ڕەفیقێکی باش بۆ پیاکە ئەبوو بەکر پەلە مەکە ئەم قسەیە ئەدا لە دڵی ئەبوو بەکر چونکە ژیرە ئەڕوا دوو حشتری زۆر کامە و بەهێز و بەقوت ئەکرێ ئەی با لە ماڵەوە خزمەتیانەکە ئاڵفیانە داتێ دایانە بەسێ پیاوێکیش بەکرێ ئەگرێ ئەڵێ کە جوابمان بۆ نردی یە بە دوامانە ئەوە ڕێک یعنی دیاریکردنی ڕەفیق نیوەی کارە تۆ بڕە بۆ مەکە و مەدینە بۆ حەج ئەگەر ڕەفقێکی لەگەڵا بێ بە تۆ نەخوا تۆ پانکەکەی تۆ ئەوی کوژێنێتەوە تۆ دۆشاوەکەیتە ناو شلە ئەو حەزی لێ ناکە تۆ حەزی لە بۆنی عتر ئەو حساسێتی هەیە بە عتر تۆ ئەڵێ با بڕێن شەو لە مەکە نوێش بکەین ئەوڵێ بابە وەڵام من نایم یعنی ڕەفیقی ڕێگا نیوەی ئەسبابی سەرکەوتنە لە حیاتە جامار کۆچ نییە لە مەکەوە بۆ مەدینە هەر بڕۆ بۆ سەیرانێ، بڕۆ بۆ کەسابەتێ، بڕۆ بۆ یاری، بڕۆ بۆ شایی، بۆ هەر کوێ، بۆ هەر ئیشێ ئەیکەی، هەر ئیشێ دەسی ئەدەیتێ، ئەبێ ڕەفیقێکی دڵسۆز دیاری کەی لە خۆت دڵسۆزتر بێ. هاوخەم و بێ، هاوپیشە و بێ، هاوڕا و بێ، جێگەی مشوەرەت و بێ، جێگەی متمانە و بێ. ئەبوبەکری سدیق بۆ پێغەمبەری خوا ئەوە بوو. لەوە فێرەبین، پێغەمبەری خوا هەموو سەحابە، برای نی، ڕەفیقی نی، خۆشەویست نی، بەڵام ئەبو بەکر لە ناو هەموویانا خەلیلی پێغەمبەر و خۆشەویستی پێغەمبەری خوایە. چوارەم، زۆربەی خەڵک بە تایبەتی مسلمانان ئەڵێن خوا حسێبە خوا کەریمە هەرچی خواگەرەکی بێ ئەیکا خۆمان داگە دەستی خوا ئایا ئەم قسانە لە دینا جێگەی بێتەوە بەڵێ لە دینا جێگەی بێتەوە بە مەرجێ هەرچی ڕێگا هەیە بیگریتە بەر ئەسباب جا دوایی بڵێ خوا حسێبە پشتم بەخوا بەستووە هەرچی خوا بیکە هەر ئەوەیە بە بێ خوایج ناکرێ نەک دانیشی و پاڵی لێبیتەوە و بڵێ خوار حەمە ڕاحمینە خوا پشتیوانە بەخوا نایکا ئەبێ گیانت دەرچێ ئینجا یارمەتی تەدا بۆیە پێغەمەری خوا صلی الله عليه وسلم هەرچی ڕێگا هەیە گرتیە بەر هەرچی وەسیلەیەک بۆ ئەوە باش بێ سەفەری هیجرەت ناجیح بێ گرتیە بەر دوای ئەوە فەرمی لا تحزن إن الله معنا ئەبو بەکر نەترسی خوامان لەگەڵایە کەواتە تۆی مسڵمان ئەی قوتابی ئەبێ سەعی باش کەی ئینجا بڵێ ان الله معنا تۆی بازرگان تۆی باخەوان تۆی سیاسی تۆی باوک تۆی ڕئیس هەر بە ڕێزێک ئەبێ ئیشی خۆی بکا بە گوێرەی شریعەتی خوا بە گوێرەی دینی خوا ئینجا بڵێ ان الله معنا خوامان لەگەڵایە خوای گەورە زایەمان ناکە خاڵی پێنجەم پێغەمەری خوا بەبێ تەخطیت بەبێ پلان و بەرنامە هەنگاوێک هێڵ نەگرتووە بۆ هەموو هەنگاوێک تەخطیتێکی کێشاوە نەخشەیەکی کێشاوە ئینجا هیجرەتی کردووە لەگەڵ ئەبوو بەکر دانیشتون عەلیان داناوە لە جێگەکەی پێغەمەری خوابێ عبدوڵای کوڕی ئەبوو بەکریان داناوە بچێتە ناو بازار ڕۆژانە دەنگ و باس کۆ بکاتەوە ئێوارە بێنێ بۆ ئەشکەوتەکە ئەسماء ی کچی ئەبوبەکریان داناوە نان و خواردن بێنێ بۆ ئەشکەوتەکە ئەشکەوتی سەور تۆ ئێستا لە مەکە حوسڵە نییە بڕی سەرێ بەیلی ئەشکەوتی سەور ئەم ژنە چۆن توانیوەتی بە حاملەی نان بەرێ بۆ باوکی و بۆ پێغەمەری خوا عامری کوڕی فەهیرە کە شوانی ئەبوبەکر بووە، ڕایان سپاردووە، تۆش ڕانەکەیەنی بۆ نزیکی ئەشکەوتەکە، لەوێ مەڕێک ئەدۆشین، دوانە دۆشین، دوای عیدەی بە جێپێکانمان بۆ ئەوەی کەوا دوژمن سەری لێ تێکچێ و نەزانێ جێپێکانمان لە کوێوە بۆ کوێیە. ڕێنمایەکیان وەرگرتووە، عەبدوڵای کوڕی ئورەیقت کە موشریک بووە، بتپەرست بوو، بووە بەڵام جێگەی ئەمانەت و ئەمین بووە خیانەتی لە گاستپێکەی نەکردووە ئاوای جرەتیان کرد ئاوا ناجح بوون باسی سوهایبی ڕۆمیتان بۆکەم لە چەند دقیقەیەکە سوهایبی ڕۆمی ئەسیرەکرێ ڕۆمەکانی گرن لە نزیکی مووسڵ باوکی کاربەدەستێکە بێ لای کیسرای پاشای فارسەکان بە مناڵی بە ئەسیر ئەیبەن لە ناو ڕۆما گەورە ئەبێ فێری زمانی ڕۆمی ئەبێ ئەنا بە ئەسڵ عەرەبیە و خەڵکی مەنتیقەی یەمەنیشە ئێ دوایی کابرایەک لەوانەی مەکە و سعودی ئەڕۆن بۆ ئەوێ لە وڵاتی تورکیا و ڕۆما لەوێ ئەی فرۆشن لە بازار ڕای فرۆشن ئەی کڕێ ئەهێنێتەوە بۆ مەکە مناڵێکی زیتەڵ و وریا و ئەوانە ئەبێ پیاوێک ناوی عەبدوڵای کوڕی جەدعانە ئەیکڕێت بە پارەیەکی باش ئەیکڕێ و چەند ساڵ بەیەکەوە بن زۆر سەلیقەی کەسابەتی ئەبێ سوهیب زۆر ژیرە بێ لە کەسابەتە اینجا ڕاستگۆ ئەبێ دەست پاک ئەبێ ئەو پیاوەی کە کڕیوێتی بە پارەیەکی باش ئازادیەکە لەبەر خوا ئەلێ بڕۆ ئازاد بە حر بە ئیتر دەستەکە بە ئیش بۆ خۆی کەسابەتی بازرگانی کردووە ئەمە یەک کەسابەتی ئاڵتونی کردووە ئەمە دوو دوکانێکیشی بووە شمشێری دروست کردووە کە عرب زۆر حەزیان لە شمشێر بووە لە تیر تیراندازیە ینی ڕمتەقاندن تیرتەقاندن کەس نەبووە ئەوەنەی سوهیب دەستی ڕاز بێ بپێکێ بۆیە کاتێکەوە بڕیارەدا هیجرەتکە لە مەکەوە بۆ مەدینە و بڕا بۆ لای پێغەمەری خوا صلی الله علیه وسلم قڕیشیان دەوریەدەن ئەڵێنە بۆ کوێ ڕۆی ئەڵێ ڕۆم بۆ مەدینە ئەڵێ نایەڵین ئەڵێ ئاگاتان لە خۆتان بێ بەخوا چل تیری تایە ئەو مەخزەنانەی پشتم چل تیری تایە بەخوا یەکێکی بە گۆشتانە بێ ناڕوە هەتا چلتان نێ نەکوژم ناتوان دەستان بگا پێم لەبەرەوە واز بێنن ئەوانیش دەڵێن ئاخر تۆ کابراایەکی داماوی ڕوت و ڕەجاڵ بواتیتە ناو ئێمە ئیسا دەوڵەمەند بووی ئەو هەمووس ئەڵێ زۆر باشە حەستان لە پارەیە ئەڵێ بڵێ ئەڵێ شوێنی پارەکەمتان پێ ئەڵێن پارەکەتان بۆ بەجێ بم ئیجازە مەدەن بڕۆم ئەڵێن بڵێ پێیان ئەڵێ ئەڵێ ئەوەنە ئەوەنەم هەیە لە فلانە شوێنایە بۆ ئێوە ئەوانیش لە خۆشیانە لیکی دەمیانێتە خوارەوەی تر ئاگیان لە هیجرێت و پێغەمەر و قیامەت و ئەمانە نییە وازی ئێن و ئەڕا پێغەمەری خواستە لە ڵالی سلم ئەم خەبەرە بیسێ ئەفەرمی ڕەبی حەلبەی ڕەبی حەلبەی مامەڵەکەی سوهیب بردیەوە لەگەڵ خوا مامەڵەیەکی کرد بردیەوە کاتێ ئەگراتە پێشەوە پێغەمەری خوای بینێ ئەوێ ڕەبی حەلبەی یا ئەبا یحیا ناوێنێ باوکی یەحیاڵێ گرەوەکەت بردەوە مامەڵەکەت بردەوە بەڕێز ئەمە 1940 ئەوەنە ساڵ یەک ساڵەوە پێش ئەمە ڕویاوە ئەم قسەی من بۆیەوە گێرمەوە ئیمڕۆی سیفای چیە ئیمڕۆی سیفادەی ئەمەیە تۆی مسلمان تۆی مزگەوتی تۆی جمعە تۆی نوێش خوێن چۆن دڵت یە دەسی مسلمان ببڕی خیانەت بکەی لەو بازاڕە لە مسڵمان شتی خراپ بفرۆشی بە مسڵمان فێڵ بکەی لە مسڵمان کورە لە جوولەکە لە یەزیدی لە نازانم لە مەسیحی لە ئاگر پەرست و بوزی چۆن غیرەت ئەەکەی خیانەتیان لێ بکەی شتی خراپیان بێ فرۆشی بیان خەڵەتێنی چاواشەیان کەی ئەمە پیاوێکە ڕەفیقی تۆیە باو بەهشتا وازی لە ماڵ و ئاڵتونەکەی هێناوە کە تۆ ئێستا نوێژی بۆکە ئەتەوێ بۆی بڕی وتی هەموو بۆیەوە وازم لێ بێنە ڕۆم بەلای محەممەدی ڕسولوڵا ئای تۆ چۆنی سا دزیەکەی لە ئامۆزاکەت لە دراوسێکەت لە خاوەزاکەت لە هاوزمانەکەت لە هاودینەکەت مامەڵی خراپ چۆنەکەی شتی حرام چۆنە فرۆشی تلیاک نێرگەلە جگەرە عراق هەر پارە بکە ئەی دین ئەی ئەخلاق ئەی قیەم کوڕێکی گەنج مامۆسایە گێڕێتەوە کوڕێکی گەنج زۆر دیندار لە مەفعەمێکە ئیشەکە خاوەنی مەتحەم پیاوێکی بەڕێز پیاوێکی سەنگین کرێدا بەم کوڕە ئەم کوڕەیش ئیشێکی جوان ئەکا بۆ ئەم پیاوە پاش ماوەیە خاوەنی ئەم مەتعەمە مەجبورە بێ مەتعەمەکەی بفرۆشێ بە پیاوێکی تر ئەم کوڕەیش نازانێت چی بکە لەگەڵ ئەو عقدی کردووە ئیساوە ڕاو مەتامەکە بەجێڵێ داواکە لەم پیاوەی کە کڕیوێتی ئەڵێ ئیجازە دەی عقدەگەر تۆی شتا بکەم بۆ تۆ ئیش بکەم هەمانیش بۆ بکەم ئەڵێ باش وەڵا ئەمەی کە تازەیەت هەر لە ڕێوەیە هەرچی شریت و مریتی ڕگۆرانی و ڕەقس و بەزم و بالۆرەی خاتە سەر لە مەتعمەکەیە کاکە گیان بەخوا ئەمە بە من ناکرێ عقدی لەگەڵا کردووە ئەڵە دەی پێ هزار دینارم بێرێ اینجا ئیجازەتە دەم ڕۆیتەوە بە لای کابرا بۆ کێ ڕۆی بڕۆ ئەم کوڕش چەند ساڵە ئیشی کردووە پێ هزار دیناری کۆ کردوێتەوە ژنەکەی لە ماڵی باوکێتی دەستگیرانیەتی ئەیە بیگوازێتەوە ماڵێکی بۆ بگرێ هەرەوەش کە بە ئیسابیدا بم چی بکە ئەڵێ باشە جواب و لێگەرمەوە کابرای مەفعام چی بەجێڵێت لە ڕێگا وەساوە ئەڵێ بەشکم مەخوایە سیارەیە بێ سوارم بکە وڵا کابراایەکیش کابراایکی زۆر دەوڵەمەن زۆر مەغرور جگەرە خۆر شەڕەنگێز دائیمە دەنگی تەجیلی ڕادیۆکەی سیارەکەی ئەڕوا بەم لاولا کوڕە گەنجەکە بینێ زۆر داماوە ملیشل کردو ئەوەسێ ئەڵێ وەرە سەرکەوە کەێ سەرکەوێ لە پاڵ خۆمە دانیشە لە پێشەوە دانێ تەجیلەکە یەکوژێنێتەوە لە بزانم کوڕە مشکلی چییە ئەلێ کاکە ها خەبەر ئیش چییە بۆ کوێ ئەڕۆی ئەلێ مامە گیان وڵی من ئەمە حاڵ و مەسەلە بۆم گەران و باسی مەتعامەکان و خاوەنی یەکەم و خاوەنی دووەم و پێشەی ژنەکەی و فەقیری و نەبوونی و پێهزار دینارم پیا کردو ئێساەوە ڵابێ ئەوەم بیتێ ئینجام دەست دەتۆ هەڵەگرم و بۆ کوێ ڕۆی بڕۆ ئەڵێ باش تۆ ڕقەمی تەلەفونەکەتم بێری ئەمە کابراایە یعنی بێدینە ئەمەی کە ئێستا سوار بووە لەگەڵ یادا وڵەمە نەکرد ڕقەمی تەلەفونەکەم بێرێ دوای پەیوەندی پێوەکەم ئەڵێ سبحان الله کە کوڕەکە دابەزێ ئەم پیاوە کە هەموو ڕژە لەگەڵ ژنەکە یا شەڕی بووە هەموو ڕژە داوێتی لە ژنەکەی سێزار ژنەکەی حامیلە بۆ بەری خستووە مناڵەکەی بکەوتووە ئیتر مناڵیان نەیە بوو ئەڕاتۆ بۆ ماڵۆ ئەڵێ لە ڕێگا ئەڵێ خوایە ئەم پڕە گەنجە ئاوا تۆ ڕازیەکە لە خۆی هیچی نییە منیش بەم هەموو سەرەت و سامانەوە لە شەڕام لەگەڵ توە ئەوە حاڵی منە لە ماڵۆ ئەمیش ئاوا لە دووری ژنەکەی خەریکە شێتە بێ خوایە بڕیار بێەوە هاتم وەرم گرە ئەگەرە تۆ بۆ ماڵۆ بە ژنەکەی ڵێ ژنە گیان سلام و عیکم بۆ یەکەم جار ئیتر ژنەکە تەواو جگەرە تەواو گۆرانی تەواو من لەگەڵ توا ئەبینە دوو خۆشەویست ژیانێکی خۆش نوێژ ئەکەم ڕۆژوو ئەگرم زەکات ئەدەم هەڵیشم سێنە شەو نوێژیش ئەکەم لەگەڵتا حیچ خەمت نەبێ من من ڕۆشتم منێکی تر هاتم ئەڵێ خێر ئەڵێ وەڵی کوڕێکم پێگەی ئاوا و ئاوا ئەڵێ دەی پیاوەکە وەڵی من پێ هزار دینارەکە دەم بەو کوڕە تەلەفۆنی بۆ بکە ژنەکە ئەڵێ ئاڵتونەکانی خۆم ئەفرۆشم پێنج هەزار دینارەکەی ئەدەمێ با بیدا بەو پیاوە کە ئەو بیانووی لێ گرتووە. پیاوەکەیش دەڵێ دەی منیش وەعد بێ شوقەیەکی بۆ بگرم یەک ساڵ کرێکەی بۆ بدەم. شەو تەلەفون ئەکا بۆ کوڕەکە ئەڵێ کاکە ئەوە لە لای من و ژنەکەمەوە پێنج هەزار دینارەکەیش و بۆ سەرف کرا شوقەیەکیشمان بۆ گرتووی کرێ شوقەکەش بۆ ماوەی ساڵێ ئەدەین. من يتق الله يجعل له مخرجا خوا لە گوناهی من و ئێوەش خۆش بێ خوا عاقیبەتمان خێر بکا خوایە نەخۆشەکانمان شیفا بدەی خوایە گەنجەکانمان پارێزی خوایە وڵاتمان پارێزی خوایە الحمد لله